بەشی دووەم لاپەڕە چل و سێ سەرنج خوێنەرانی خۆشەویست وام بە باشزانی لەگەڵ ئەم هۆنراوە کۆنانەدا هەندێ هۆنراوەی نوێشم بڵاوکەمەوە ئێستا ئەم هۆنراوانەی لەم بەشەی کتێبەکەدا دەیخوێندنەوە هۆنراوەی تازن و لە نێوانی ساڵانی 1970 و 1970دا نووسی و من هیوادارم لەم تێکەڵکردە گلەیم لێ نەکەن. لاپەڕە چل و پێنج خۆشترین ماچ خۆشترین ماچ ئەو ماچەیە ناگاتە دەم جوانترین شاریش ئەو شارەیە کە نانووسرێ بە قەڵم قوڵترین دەریاش دەریایە کە لە دڵمایە جارجار ناوی شادیە جارجاریش خەم لاپەڕە چل و شەش دەڵێن دەڵێن خەم وەکو پشیلە وەکو کۆتر دەستەمۆ ئەکرێ هەروەها شادیش ئەستێرەش شعریش من نازانم دەڵێن کچیش لاپەڕە چل و حەوت سەوزەگیای شار لە خۆڵەمێشی خەونەکانمدا ئاسمانێکی دوور دەدرەوشێتەوە پەنجەرەیەکیش جارجار دەترازێ و دادەخرێتەوە ئەوە کچێکە لە ژێر کرۆکی لەشمان وستووە سەوزەگیای شارم بۆ ڕاخستووە لاپەڕە چل و هەشت تکا نەیەڵی با وەکوو مناڵێکی چەمووش یاری بە پرچت بکا، بڵێ دوایی ئەو شاعیرەی شەیدای ڕەنگی پرچم بووە دێ لێت ئەدا. لاپەڕە چل و نۆ خەمێکی کۆن گڵۆڵەی گڕی هەوری خەمێ کۆن بۆتە قەڵەم زامیش بە دەفتەر لەوەتەی هێشووی یەکەم هەتاوم هەڵمژیووە بە تینوێتی چاوم گڕی هەوری ئەم خەمە کۆنەیەم چین چین دەکەمە چەمی هۆنراوە هەر تەواو نابێ دەفتەری زامیش پەڕ پەڕ دەخەمە گێژەنەی باوە هەر تەواو نابێ دڵیشم دەکەم بە خۆڵە مێشوو بە ساج دەیکەمە ناخی دەریاوە هەر تەواو نابێ. لاپەڕە پەنجا. دەڵێم، دەڵێم، ئەستێرەیەک دەدزم، بەڵام لە کوێ بیشارمەوە؟ ئەڵێم، خۆر دەدزم، بەڵام لە کوێدا حەشاری دەم؟ دەڵێم، زەوی دەدزم، بەڵام بیخەمە کوێوە؟ لاپەڕە پەنجا و یەک خۆر نە لە سەدا سەد لە ئاوێنەدا ڕوود لە خۆت ناکا چی حەس حەس هەیە شعرێک کۆت ناکا هەرچی با هەیە زەوی ڕوود ناکا هەرچی تەم هەیە خۆر نابووت ناکا. بۆ دایکم. ئەی دایە گیان وەک خەنجەرێکی بێ کێلان لە دڵمدا هەڵت دەگرم، چی خۆشترە لەوەی بە عەشقی تۆ بمرم. لاپەڕە پەنجا و سێ کەپری خۆر خۆر بە بارانی نیگا زێڕەکانی تەڕم دەکا و ئەستێرەی هێشووی بە سیلەی ماچە شەکرەکانی لە دەممدا دەتوێنەوە و خۆر بە بارانی نیگا زێڕەکانی تەڕم دەکا و ئەستێرەی هێشووی بەرسیلەی ماچە شەکرەکانی لە دەممدا دەتوێنێتەوە و باڵداریش بە ئاوریشمی دەنگە هەورەکەی کەپرێکی فێنکم بۆ دەکا، ئێ بشێ بزانن من شاعیرم؟ لاپەڕە پەنجا و چوار وشە و خەون گشت وشەیەک ئاسمانێکی ئاگرینە ماچی دەکەم بەدەممەوە دەچزێ هەموو خەونێک کچۆڵەیەکی چاوشینە شەو بە ڕووتی لە توێی باڵی چەپما دەنوێ بەیانی زوو بەر لەوەی خۆر لە گلارەی چاوما بڕوێ دەڕوا و دڵەکەم دەدزێ کێ دەزانێ دەیبا بۆ کوێ لاپەڕە پەنجا و پێنج پاسەوان شەو تا بەیانی پاسەوانی دڵی خۆمم نەوەک پشیلێ برسی ناکاو بیخوا یاکچێک بیت زێ و بیبە لاپەڕە پ شش وشە ئەگەر وشە بمردایە هەرکە شاعیرێ درۆزن دەستی دەمی بۆ ببردایە ئیتر دەمرد لاپەڕە پەنجا و حەوت گوللە لەو ژوورەدا مناڵێک چنگ دەدا لە هێشووی گزنگ لە کارگەکەی ئەو بەرەوەش وا گوللەیەک دروست دەکرێ ئای کێ دەڵێ ئەو گوللەیە ئەو گوللە پڕگڕی تاڵە ڕۆژێ دڵی پڕگۆرانی و خۆزگە و خەونی ئەو مناڵە بۆ خۆی ناکا بەلانەیە. لاپەڕە پەنجا و هەشت، ماچی گڕ دەبێ بە ناو چەمی گڕی شیعری خۆمدا بڕۆم، بڕۆم، بست بە بستی بپێوم، تا ئەو شارە نهێنیە دەدۆزمەوە کە لە خەوما جار جار وەکوو پشکۆی ئاڵماس جێ ماچی گڕ بە جێ دێڵێ لە سەر لێوم. لاپەڕە پەنجا و نۆ، مەلی وشە هەمیشە شعر پڕە لە گوگوختی سپی خەون، کوێستان پڕە لە کانی و برووسکی ڕۆشن، هەمیشە شمشاڵ پڕە لە ئاواز، زەوی پڕە لە ڕووبار، هەمیشە دارستان پڕە لە دار، دەمم پڕە لە پشکۆی ماچ، باخی گیانم پڕ پڕە لە مەلی وشەی لانەواز. دەڕۆم هەندێ خەونی خۆش خۆش لە مناڵێک دەدزم و شعرێکی جوان لە دەفتەرە تازەکەمدا تۆمارەکەم. لاپەڕە شەست و دوو ئەستێرە دەنگم وەک شمشێر شینایی ئاسمان دادەپاچێت و هەردای دەپاچێ ئەستێرەکان گشت وەکو کچی ڕووت دەکەونە خوارێ بۆ ناو ناو کۆشم لەشم ئارەقەی شەرم دەردەدا و یەک یەک بە پەلکە زێڕینەی شار دایان دەپۆشم. لاپەڕە شەست و سێ گۆرانی ئێوارەیەک ئەستێرەیە کەوتە ناو ڕووبارێکەوە بوو بە هەزاران ئەستێرە هەڵپەڕین و مەلیان کرد تا بەیانی گۆرانیەک کەوتە دەمی شارێکەوە دوای چرکەیەک بوو بە هەزاران گۆرانی بەدەمی گشت باڵندە و ڕێبوارێکەوە لاپەڕە شەست و چوار لە چاپکراوەکانی شاعر یەک خوا و شارە بچکۆلەکەمان دوو ئامادەبوون بۆ لەدایکبوونێکی تر سێ پرچی ئەو کچە ڕەشماڵی گەرمیان و کوێستانمە چوار گەردەلولی سپی پێنج جوانترین دێ چەند کتێبێکی تریش ئامادەن بۆ چاپ تێبینی، دوو سەد دینارم لە یەکێتیی نووسەرانی کورد لقی بەغدا بە قەرزێکی کەمخایەن وەرگرتووە و خاوەنی کتێبخانەی تەمیمیش لە هەولێر کاک جومعە نیوەی ئەرکی چاپکردنیانی بە قەرز گرتە ئەستۆی خۆی، سوپاسی هەردوو لایان دەکەم. نیگاری بەرگ عەلی مەندەلاوی هونەرمەند سازی کردووە. ناونیشانی بەرگ عەبدولکەریم دەشتی نووسیوێتی، سوپاسی هەردووکیان دەکەم. نرخی چوار سفر سە چوار هەزار دانە. ژمارەی سپاردنی بە کتێبخانەی نیشتیمانی لە بەغداد سێ سەد و سی و حەوت ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ چاپخانەی الحوادث خوێندنەوەی کاروان شێخ زیرەک.